ئەو شەوە لە ژوورە تایبەتەکەی مەیخانەکە پارێزگاریم لە هورم هەبکرد چونکە گەر بەجێم بهێشتای بڕۆشتمە لەوانە بوو فەرماندەی نوێی سوپای میسر هەوڵی کوشتنی بدایە، بەڵام لە هۆڵی گشتی مەیخانەکە تا بەیانی دەنگی پێکەنین و هەراوهوریای ئەو سەربازانە ئەهاتە گوێ کە پاسەوانی مەیخانەکە بوون، چۆنکە کاپتا و شاگردەکەی لەبەرئەوەی کەیانزانی کارەساتی ترسناک ڕووەدا، خواردن و ئاوی جۆیان ئەدایە سەربازەکان بۆ ئەوەی دۆستایەتیان بۆ لای خۆیان ڕابکێشن. لەو شەوەدا نەک هەر من نەنووستم بەڵکو لە شارەکەشدا هیچ کەسێک جگە لە ئەفسەر و سەربازەکانی فرعون نەنووسن و دوای بۆم دەرکەوت کە خودی فرعونیش لەو شەوەدا بەخەبەر بووە چونکە خەڵکی لەوە تێگەشت بوون کە سبەینێ ڕۆژێکی گەورە بێ لە ژیانی دانیشتوانی تەبەس و بە مەنزندەیەکی زۆر لە نێوان سوپای میسر و خەڵکەکە کە لە ناو پەرستگای ئامون و لەبەر دەمیدا کۆببوونەوە شەڕێکی گەورە ڕوێدا کاینەکانی پەرستگە و شەوە قوربانیان کرد و نان و گۆشتیان دا بەو کەسانی کە لەوێ بوون و بەدەنگێکی بەر ساواریانە کرد کە من لە هۆدەکەی خۆمەوە واتە لە مەیخانەکە گوێم لە دەنگیان بوو کاهینەکان جار بەجار ناوی ئامونیان ئەهێنا و ئەیانوت هەر کەسێک لە ڕێگەی ئاموندا خۆی فیدا بکە بێگومان بە بەختەوەری هەمیشە یەگا من دڵنیا بووم کە ئەگەر کاهینەکان هانی خەڵکیان نەدایە ئەو ڕۆژە و ڕۆژەکانی تریش خوێن نەڕشە چونکە ئەگەر کاهینەکان تەسلیم بوونایە فیرعون لە بەرەوەی ئاشتی خواز بوو ڕقی لە خوێن ڕشتن بوو ئازاری پێنەئەگەیاندن و هیچ دوور نەبوو بەشێک لە زێر و پارە و زەویەکانی ئامونی بدایە بەو کاهینانە بۆ ئەوی باقی ماوەی تەمەنیان بە ئاسوودەی بژێن بەڵام ئەگەر کەسانێک گووا ڕاهاتبێتن کە خاوەن دەسەڵات و دەوڵەمەند بن بە جۆرێک دڵی پێوە بەستن کە لە پێناوی مانەوەی ئەو دەسەڵات و سامانە لە گیانی خۆشیانە بورن کاهینەکان ئەیانزانی کە گەر شەڕ دەست پێ بک بێگومانە بێتە هۆی ئەوەی کە خەڵکی بە سەختی ڕق لە فیرعون هەڵبگرن چونکە ئەگەر شەڕ ببواە سەربازە ڕەشپێستەکان خەڵکیان قەتڵ و عامە کرد ئەگەرچی بەهۆی ئەم خوێن ڕێژیەوە پەیکەری ئامون سەرنگونەکرا بەڵام پەیمانانی خوێن بە شێوەیەک ئامونی لە دڵی خەڵکیدا پایەدارە کرد کە هەرگیز ئەو خوایە لەبیر ناکرا و هەتا هەتایە نەفرەتیان لە فیرعەون ئەکرد کە بۆچی سەربازە وەحشیە ڕەشپێستەکانی بەرداوەتە گیانی گەلەکەی خۆی واتە میسریە سپی پێستەکان لە ڕاستیدا کاهینەکان ئومێدەوار بوون کە بەهۆی بەرگریکردن و قەتڵ و عامی خەڵکی خوای ئامون بە نەمری بمێنێتەوە ئەگەرچی پەیکەرەکەی سەرنگوم بکرێت و پەرستگاکەی دابخرێ کاتێک ڕۆژ بووە گەرمای خۆر لە ماوەیەکی کەمدا ناسازگاری هەوای شەوی لەناو برد و لەو کاتەدا لە چوار ڕێیانەکان و مەدانەکانی شاری دەبەست نەفیریان لێدا و چەند جارچیەک لە مەدانێکەوە بۆ مەدانێکی تر ئەڕۆشتن و لەسەر پاپیرۆسەکان فەرمانی فیرعونیانە خوێندەوە و ناوەڕۆکی فەرمانەکە ئەوە بوو کە ئامون خوایەکی درۆینەیە و ئەبێ سەرنگون بکرێت و هەتا هەتایە نەفرەتی لێ بکرێت و هەموو پەرستگاکانی ئەم خوایە درۆزنە لە میسری سەر و خوار و هەروەها هەموو زەوی و مەڕوماڵات و بەندە و زێڕ و پارە و مسیە و خوایە ئەکەوێتە ژێر دەسەڵاتی فیرعەون و خوایەکەی ئەو کە ئاتونە هەروها لەمە بەدووە هەژارەکان نەتوانن لەو کانیاوانەی کە لە ڕابردوودا هی خوایە درۆزنەکە بووە خۆیان بشۆن و لە ئاوی ئەو کانیانە بخۆنە و فرعون ئەو زەوی و زارانە ئەداتە هەموو ئەو کەسانی کە زەویان نییە بۆ ئەوەی بە شکرانی خویەتی ئاتون کشتتوکاڵی تێدا بکەن کاتێکان فەرمانە لە بەرامبەر پەرزگای ئامون خوێندرایەوە خەڵکی سەرەتا بێدەنگ بوون بۆی بزانن فیرعون لە فەرمانەکەی خۆیدا چی ئەڵێت و کاتێک فەرمانەکە گەیشتەوەی کە هەموو پەرزگاکان و زەوی و زار و مەڕووماڵاتی ئامون لەلایەن فیرعون و خویەکەوە دەستی بەسەردا ئەگیرێ کاهینەکان دەنگیان بەرز کردەوە و خەڵکیش بە چاو لێکردنی ئەوانەوە بە جۆرێک هاواریانە کرد کە ئەدوت بەرد و خشتی خانووەکان و شەقامەکانیش لەگەڵیاندا هاوارەکەن سەربازە ڕەشەکان کە حەزیان لە ڕەنگی سپی و سوورە و ڕەنگی سوور و سپیان لە دەم و چاودا بوو کاتێک گوێیان لە دەنگی هاواریان بوو ترسیان لێنیشت و چاوە سپیەکانیان بە ترس و لەرزەوە ئەی ڕوانیە دەوروبەر چونکە یان زانی کە گەرچی ژمارەیان زۆرە بەڵام ئەگەر خەڵکی تەبەس پەلاماریانی بدایە ئەکوژران خەڵکیەوەندە بە قایم ئەیان شیڕان کە نەیانتوانی گوێبیستی بەشەکانی کۆتایی فەرمانەکەی فیرعون بن و نەیانزانی کە فیرعون بڕیاری داوە کە ناوی نەفرەت لێکراوی ئامون بگۆڕێت و ناوی خۆشی گۆڕی و کردوێتی ئەخناتون واتە خۆشەویستی ئاتون کاتێگە و فەرمانێن لە بەردەم پەرزگەی ئاموندا خوێندەوە من لەوێ نەبووم و بەسەراتی ڕووداوەکەم دوایی بیست، بەڵام خەڵکی بە جۆرێک هاواریانە کرد کە دەنگیانە گەشتە کلکی تیمساح و هورمهب لە دەنگی خەڵکی بەخەبەر بووە و هەڵسا و دانیشت و وتی سینۆهە شەرابەکەی دوێنێ شەو دات پێم بە هێز بوو تا سبەینێ نووستم. هرمهپ، بەهۆی بستنی دەنگی هاوار و ناوهێنانی ئاموون لەلایەن خەڵکیەوە ڕووداوەکانی ڕابردووی کە لە کاتی مەستی و خەودا فەرامۆشەکرێ هاتەوە یاد و بەڕێکەوت و منیش لە دوای ڕۆشتم و لە ژوورەکەوە بەرەو هۆڵی مەیخانەکە چووین و بینیم سەربازەکان کە شەوی ڕابردوو زۆریان خواردبۆوە بەهۆی سەرخۆشیەوە لە گۆشەیەکدا کەوتبوون و هێشتا لە خەو هەڵنەسابوون هرمهپ سەری خستە ناو تەشتێکی پڕ لە ئاوی سارد بۆ ئەوەی خەواڵویەکەی شەوی ڕابردووی نەمێنێت و دوایی گۆزەیەک بیرە و نانێکی لە مەیخانە کاڵگرت و لە کۆڵانە چۆڵەکانەوە بەرەو پەرستگای ئامون بەڕێکەوتین کاتێک کە گەشتینە نزیک پەرستگا پیاوە کورتە باڵا و قەڵەوەکەی فەرماندەی نوێی سوپا بوو پپیت ئامونیان پێوت بە سواری کەژاوەیەکە و بە سەربازەکانی وت ئەی سەربازەکانی سەر زەمینی کووش و ئەی نەبەردەکانی وڵاتی شەردن، فیرعەون فەرمانی داوە کە ئەم ئامونە نەفرەت لێکراوە سەرنگون بکەن و من بەڵێنتان ئەدەمێ کە پاداشتی خۆتان وەرەگرن. لە دوای ئەم وتەیە فەرماندەی نوێی سوپا وەکوو بڵێی کۆتایی بە ئەرکی خۆی هێنابێ لە کەژاوەکەیدا ڕاکشا و بە هۆی گەرم بوونی هەوا بەندەکان باوەشێنیان ئەکرد. لەو کاتەدا سەردەستەکان فەرمانیان بە سەربازەکانی خۆیاندا کە ئامادەی هەڵمەت بردن بن من و هرم هەب لە جێگایەک بووین کە لە بەرامبەر پەرزگا بوو هۆڵ یەکەمی پەرزگاکەمان بە باشی ئەبینی و سیرمان کرد پڕ لە پیاوانی سپی پۆش و ژن و مناڵ و هەندێک لە مناڵەکان هێشتا لە خەو هەڵنەسابوون و دیار بوو کە هەمویان شەو لەبەردەم پەرستگا یان لە هۆڵەکەیدا نووستبوون. لەناکاو سەربازە ڕەشەکان کە دەموچاوی خۆیان ڕەنگ کردبوو کەوتنە ڕێ و گالیسکە جەنگیەکان بەرەو پێشچوون و ویستیان بچنە ناو پەرستگەی ئامونەوە. سەربازەکان بە پاژنەی نەیزەکانیان خەڵکیان لەسەر ڕێگەی خۆیان دوورەخستەوە تا گەیشتنە دەرگای پەرستگاکە، بەڵام کاتێک کە گالیسکەکان ویستیان بەرەو ناو پەرستگە بچن، خەڵکەکە بە دەنگی بەرز هاواریان کرد، ئامون و بەیەک جوڵانەوە بەرەنگاریان بوونەوە و لەبەر ئەوەی نەیانەتوانی لەگەڵ سەربازە ڕەشپێستە جەنگدیدەکاندا شەڕ بکەن خۆیان خستە ژێر گالیسکەکانەوە و بە شێوەیەک بە لاشەکانی خۆیان ڕێگەیان بەست کە گالیسکەکانیان وەستاند و ئەسپەکان ترسان و دەست و پێیان لێدا و قیژەی ژن و مناڵ ئەگەیشتە ئاسمان خەڵکی بە ڕادەیەک لە تووڕەی داخرۆشان کە ئەگەر سەربازەکان تا دوایین کەسیش ئەوانیان بکوشتایە دەستیان لە بەرگریکردن هەڵناگرت بەڵام ئەفسەرەکان لەبەرەوەی کە ئەیانزانی فیرعەون دووپاتی کردۆتەوە کە خوێن نەڕژێت فەرمانی پاشەکشەیاندا کاتێک خەڵکی بینیان سەربازەکان و گالیسکەکان پاشەکشەکەن یان لەبەرەوەی هەندێکیان کوژرا و بریندار ببوون هاواری شادیان ئاسمانی هێنایە لەرزە من و هرم هەب کە ئەم ڕووداوانەمانە بینی سیرمان کرد ئەفسەرەکان لە کەژاوەی فەرماندەی سوپا نزیک بوونەوە و پێیان وت، ئەی پپیت ئامون، ئێمە بەبێ خوێن ڕشتن ناتوانین بەرەو پێش بڕۆین و فیرعەونیش وتوێتی نابێ خوێن بڕژێت، کەواتە چاری ئێمە چییە؟ فەرماندەی سوپای میسر کە سەرنجی دابوو فیرعەون ناوی خۆی گۆڕیوە، ئەویش ویستی ناوی خۆی بگۆڕێت و وتی، من پپیت ئامون ناناسم، بەڵکو ناوی من پپیت ئاتونە، واتە ئەو کەسەی کە لەلایەن ئاتونەوە بەرەکەتی بەسەردا ڕژاوە. یەکێک لە ئەفسەرەکانی سوپا کە قامچێکی زێڕینی بە دەستەوە بوو، فەرماندەی هەزار سەرباز گوتی، من نە کارم بە ئاتونە و نە بە ئامون و نە بەوانەش کە بەرەکەتیان لێی دەست کەوتووە، بەڵکو ئەپرسم چاری ئێمە چییە و ئایا ئەبێ پەرستگای ئامون بگرین یان نا؟ فەرماندەی سوپا وتی، هەر جۆرە کە فیرعەون فەرمانی داوە وەها بکەن و لەبەرئەوەی وتوێتی خوێن نەڕژێت ئێوەش بەبێ خوێنڕێژی دەست بەسەر پەرستگاکەدا بگرن و هەیکەلی ئامون سەرنگون بکەن لەکاتێکدا کە لە تەنیشت کەژاوەی فەرماندەی سوپاوە ڕاوێژی جەنگی ئەکرا خەڵکی بەردی زەوی حەوشە و شەقامەکانیان هەڵەکەند و بەرەو ڕەش پێستەکانیان هەڵەدا و یەکێک لە بەردەکانیان دەستی ئێسپێکی فەرماندەیان شکان کە بە کەژاوەکەوە بەسرابوو، یەکێکی تریش چاوێکی ئێسپەکەی کوێر کرد و پپیت ئاتون کاتێ کە بینی ئەسپێکی کوێر و شەلکرا تووڕە بوو، لە کەژاوەکە هاتە خوارەوە و سواری یەکێک لە گالیسکەکان بوو، فەرمانی دا هێرش ببەنە سەر پەرستگا. کاتێ گالیسکە جەنگیەکان کەوتنە ڕێ، شوفێری گالیسکەکان و سەربازانی کە تێیدا بوون، خەڵکیان بەرزە کردەوە یەکسەر بە دەوری گالیسکەکە و پەتیان لە قوڕگیانە خست و ئەیانوت، بەم شێوەیە ڕەچاوی فەرمانی فیرعەونەکرێ چونکە خوێن ناڕژێت و ئەو کەسەی کە خنکێنرێ خوێنی لێ نایەت سەر بازە ڕەشپێستەکان کەوانەکانیان ئەچەماندەوە و پەلاماری قەرەباڵغیەکانەدا و هەر کەسێکیان دەست بکەوتایە بە هەردوو دەست ئەیان خنکان. من و هورم هەب بە نەفرەتەوە ڕوانیمان کە ئەوان تەنانەت ژن و مناڵەکانی شانە خنکان خەڵکی لە هەموو لایەکەوە بەردیان لە سەربازەکانە گرت و ئەوانیش هەوڵیانەدا کە بە قەڵغانەکان خۆیان بپارێزن و هەر ئەوەندە کە ڕەش پێستێک گەکەوتە دەست خەڵکەوە لە یەک ساتدا کەرکەرتیانە کرد هەرم هەب کە گۆزێ خواردنەوەی بەدەستەوە بوو نانەکەی بە پشتیەوە کرد بوو چوە سەر یەکێک لە هەیکەلەکانی بەرامبەر پەرزگا کە لەشی وەک شێر بوو سەری وە قۆچ بوو بۆی مەدانی شەڕەکە بە باشی ببینێت و دەستی بە خواردنی نانەکەی کرد و هەندێ جار گۆزە ئاوە جۆیەکەی لێ ئەسندم و قومێکی لێدا پپیت ئاتون لە پێشەوەی سەربازەکانی خۆی تێکۆشا پەرزگەکە داگیر بکە بەڵام بە بۆنەی بەرگری بەهێزی جەماوەر پێی ناکرا لە کەناری کەژاوەکەی ئەو میزانەکەی واتە کاتژمێری ئاوی ئاویتیا ناماوتەیە گەیشت کە کات بە خێرایی تێپەڕێ لەو کاتەدا بیستم کە چەند سەربازێکی بانگ کرد و ئەوانی هێنایە نزیک کەژاوەکەی وتی من لە ماڵەوە پشیلە مێیەکی جوانم هەیە کە ئەمڕۆ ئەزێت و ئەبێ بگەڕێمەوە بۆ ماڵ و داوا لە ئێوەکەم کە هەرچی زووترە ئەم پەرستگایە داگیر بکەن و بتی ئامون تێک بشکێنن ئەگەر نا سوێن بێ بە ئاتون ملوانکەی زێڕی گردنی هەمووتان لێ ئەکەمەوە و دەسکی قامچیەکانتان ئەشکێنم ئەفسەرەکانی لەشکر تێگەشتن کە گەر پەرستگاکە نەگرن لە کارەخرێن بۆیە سربازەکان خۆیان کۆکردەوە و لەسەر شێوەی هوەری سەربازی فەرمانی هێرشیان پێدان لەم میزانە بە دواوە ئیتر کەس ڕەچاوی فەرمانی فیرعەونی ناکرد کە نابێت خوێن بڕژێ بەڵکو سەربازە ڕەشەکان نەیزەکانی خۆیان بەسکی پیا و ژن و مناڵدا کرد و نەیزەکانیان بە خوێنی و خەڵکە سوورە کرد و ئەوەندە خوێن لە بەردەم پەرزگا داڕژە کە سەربازە ڕەشپێستەکان لە ناوە خوێنەدا خلیسکانە و ئەکەوتنە سەر زەوی بەڵام هەر کەسێک کە ئەکەوت یەکسەرە کوژرا و کاتێک کاهینەکان بینیان سەربازەکان دەستیان بە هێرشێکی سەخت کردووە دەرگاکانی هاتنە دەرەوەی پەرستگەی ئامونیان کردەوە و خەڵکی بەترس و لەرزەو هەڵاتن سەربازەکان هەڵاتووەکانیان دایە بەر دەستڕێژی تیر و هەندێکیان لێخستنە سەر زەوی و گالیسکەکان بە دوای هەڵاتوەکاندا کەوتن هەڵاتوەکان لە کاتی ڕاکردنیان خۆیان گەیاندە پەرستگای خوای نوێ ئاتون و لە تاو نەفرەت و تووڕێی کاهینەکانی پەرستگای خوای نوێن کوشت و لە بەرەوەی سربازەکان بە شوێنیانەوە بوون و هات ناو پەرستگاکەوە لەوێش خوێنێکی زۆر ڕژاو لە دوای ئەوەی شەڕ کۆتایی پێهات کوژراوەکانیان ژمار دەرکەوت کە سەد جار سەد کەسی کوژراوە. کاینەکانی ئامون ئەگەرچی دەرگاکانی هاتنە دەرەوەی پەرستگایان کردەوە کە خەڵکی ڕابکەن بەڵام هەموو دەرگاکانی چوونە ژوورەوەیان داخست کە لە مس دروستکرابوون و سەربازە ڕەشەکان لە بەردەم دەرگای مسین و دیواری بەرزی ئامون داوەستان ئەوان ئەو سەربازانە بوون کە بەردەوام لە دەشتاییەکاندا ئەجەنگان و بەرەنگاری ئەو گوندانە ئەبوونەوە کە خانووەکانیان لە زنج بوو واتە و خانوانی لە قامیش دروست دەکرێن و نەیاننزانی کە چۆن هێرش بکەنە سەر قەڵایەک کە شوورەیەکی بەرز و ئەستوور و دەروازەیەکی قایمی هەبێ. کاهینەکان و لایەنگرەکانی تری پەرستگا لە سەرەوە کۆڵڕم واتە نەیزەی کورتیان بۆ ڕەشپێستەکانە هاویشت یان تیریان لە سەربازەکانە گرت و کۆمەڵێک لەو ڕەشپێستانە لە بەردەم دیوارەکەدا کوژران. لەبەر ئەوەی کۆمەڵێکی زۆر مناڵ و ژن و پیاو کوژرابوون و خوێنیان زەوی سوور کردبوو، مێشێکی زۆر کۆبوو و پپیت ئاتون بانگی کرد، بخورم بۆ بهێن و مێشەکان دوورکەنەوە لە دوایەوەی کە بخورەکان سووتان فەرماندەی تازە بە ئەفسەرەکانی وت ئەترسم فرعون زۆر لێمان تووڕە بێ چونکە بە ئێوەی وتبوو بتی ئامون سەرنگون بکەن و دەست لە خوێن ڕشتن بپارێزن و ئێوە بە پێچەوانەی فەرمانەکەی ئەو کارتان کرد واتە خوێنی خەڵکیتان ڕشت بەبێ ئەوەی پەیکەری ئەو خۆیان نەفرەتێ لە ناو ببەن بەڵام ئەمەی کە ڕووی داوە چارەسەری نیە و من تەنها توانم هەوڵ بدەم توڕەیی فیرعەون ئێوە نەگرێتەوە و ئێستا ئەچمە لای و لەوانەیە سەرێک لە ماڵی خۆشم بدەم و بزانم کە ئایە پشیلە مێیەکەم زاوە یان نا و ئێوە لەبەرئەوەی من لێرە نیم خواردن و خواردنەوە بدەنە سەر بازە ڕەشپێستەکان و پێیان بڵێن خۆیان ماندوو نەکەن چونکە هەوڵدانیان بێ سوودە و ئێمە بۆ زاڵبوون بەسەر ئەم پەرستگایە کە ئێستاوە قەڵایەکی لاتووە ئامادەییمان نییە و هەرچەندە هەوڵ بدەین ئەم قەڵایەت داگیر بکەین کارەکەمان بێ ئاکام ئەبێ بەڵام من لەم ڕووەوە بێتاوانم چونکە فیرعەون بە منی نەوتووە ئەم قەڵایە دەورە بدە و داگیری بکە و من کەرەسە ئامرازی داگیرکردنی قەڵام لەگەڵ خۆمدا نەهێناوەتەێرا لەو ڕۆژەدا چیتر ڕووداوی شایانی باز ڕووی نەدا و ئەفسەرەکان فەرمانیان بە سەربازە قولە ڕەشەکان و سربازانی شەردن واتە لیبیای ئێستادا کە لە ژێر دیوارەکان نەمێن و خۆیان لە لاشەکان دوورخەنەوە کە لە ژێر خۆری گەرمی هاوینی تەبەزدا بە خێرایی ئاوسان. لەو ڕۆژەدا خەڵکی بۆ یەکەمین جار بینیان کە قەلە ڕەشەکان و تەیرە لاشەخۆرەکان لە بیابانەکان و کێوەکانی نزیک تەبەسەوە هێرشیان هێنا بۆ ئەوەی تەرمی کوژراوەکان خۆن لە کاتێکدا کە تاو ڕۆژە کەس بە بیری نەئەهات هێرشی ئەم جۆرە باڵندانی لە تەبەز بینی بێ لە پاژەوەی سەربازەکان لە دیواری پەرزگاکەوە دوورکەوتنەوە ئەو گالیسکانی ئازوقیان پێبوو خواردن و خواردنەوەیان بەسەر سەربازەکاندا دابەشە کرد. سەربازەکانی شەردن کە لە ڕەشەکان زیرەکتر بوون لە جیاتیەوەی لە ژێر خۆرەکەدا بستن خانووکانی دەوروبەری پەرستگایان داگیر کرد کە هی دەوڵەمەندەکان بوون و لە ژێر زمینی خانووکان پەلاماری کوپەکانی خواردنەوەیاندا و ڕەش پێستەکان ماوەیەک لە ژێر خۆردامانەوە و لە دوای ئەوەی زانیان کە توانن خانووەکانی دەوروبەر داگیرکەن و تایدا بەسەربرن ئەوانیش ئەو خانوانی کەما بۆ بۆ پشودانی خۆیان داگیریان کرد ئەو شەوە لە تەبەس سرا هەڵنەکرا و شەقام و کۆڵانەکان و ڕووباری نیل تاریک بوو بەڵام سەربازە ڕەشەکان و شەردنیەکان مەشخەڵیان هەڵکرد و پەلاماری خانوەکانیاندا و ئەوەی هەڵەگیرا بە تاڵانیان برد خەڵکی لە ترسیەوان لە ماڵ دەرچوون و لە شەقامەکاندا بڵاویان نەکرد و سربازەکان لەو کاتەدا گەشتنە هەر کەسێک لایەنە پرسی ئایا لایەنگری ئامونی یان ئاتون و ئاشکرایە کە هیچ کەسێک نەیەوێرا بڵێت لایەنگری خوای پێشوم و هەمویان خۆیان بەلایەنگری ئاتون ئەناسان بەڵام سربازەکان ئەیان وت درۆکەی و ئێمە ئەم ڕۆتۆمان لە پەرزگای ئامون بینی و چەند ساتێکی تر سەریانە بڕی و کراس و هەڵقە کانزاییەکەیان لێ کردەوە هەموو کەسێک ئەیویست لە شاری تەبەز بچێتە دەرەوە و خۆی ڕزگار بکە بەڵام نەیەتوانی چونکە سەربازەکان هەموو ڕێگاکانی چوونە دەرەوەی شاریان گرتبوو هێژ ڕووباریشیان بە کەشتی جەنگی داخست بوو ئەیانوت فیرعون وتوێتی ڕێگا لە چوونە دەرەوەی خەڵکی بگرن بۆ ئەوی کاهینەکان و لایەنگرەکانی ئامون زێر و پارەی پرسگەی خوایە نەفرەت لێکراوەکە لە شار نەبەنە دەرەوە کە لە سارداوەکانی پەرستگادا شاردبوویانەوە. لە ڕۆژی دواییەوە هەوای تەبەس بەهۆی بۆگەنبوونی ئەو لاشانەی کە لە بەردەم پەرستگا و لەناوەوەیدا و لە شەقام و کۆڵانەکاندا کەوتبوون پیس بوو. نەیانەزانی کە چی لەو تەرمانە بکەن و چۆن مۆمیاییان بکەن. خانەی مردووەکان بەپێی نەریتی کۆن ئامادە نەبوو لاشەی کوژراوەکان وەربگرێ، مەگەر دادوەری گەورە فەرمانی وەرگرتنی ئەو لاشانەی بدایە، چونکە لەوانەبوو هەندێک کەس خەڵکیان بکوشتایە و دوای لاشەکانیان بۆ خانەی مردووەکان ببەن کە لەوێ مۆمیایی بکرێ بۆیە ئەبواە پزیشکێکی میسری بوتایە کە تەرمی بریندارەکە بەهۆی نەشتەرگەریەوە وای لێ هاتووە یان دادوەری گەورە فەرمانی بدایە کە کوژراوەکە لە خانی مردووەکان وەربگرن و مۆمیایی بکرێن ئەگەریش دادوەری گەورە کە لە بەرهەڵستکارەکانی خی نوێ بوو فەرمانی بدایە ئەو لاشانە لە خانەی مردووەکان وەربگیرێن خانەی مردووەکان ئەو لاشانەی هەروەر ناگرت چونکە حەوزەکانیان ئەوەندە جێگەیان نەبوو کە سەد جار سەد تەرم بۆ مومیایی کردن وەربگرن، جگە لەوەش ئەوانی کە لە دامەزراوی خانەی مردووەکان کاریان ئەکرد دژی خوای نوێ بوون، چونکە وا بڵاو بووەوە کە خوای نوێ ئەیەوێت نرخی مۆمیاکردنی مردووەکان.